ژیانی ئینسان لەسەر زەویدا ئەگەر ساڵانێکی زۆریش بن بە تەمەنێکی کورت دێتە بەرچاو پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لەو فەرمودەیەدا کە لە بوخاریدا هاتووە دەفەرمێت تەمەنی ئومەتی من بە زۆری لە نێوان شەست بۆ حەفتا ساڵدایە لەبەر ئەوەی پێغەمبەری ئێمەش صلی الله علیه وسلم بۆ خۆی تەمەنی شەست و سێ ساڵ بووە فەڕزنا ئەوانەی دەچنە سەد ساڵ زۆر کەمن بە تایبەت هەتا زروف و زەمان بەرەو پێشەوە بڕوا و لە قیامەت نزیک بێەوە تەمەنەکانیش بەرەو کەمبوونەوە دەڕۆن لەناو ئەو هەموو ساڵانەدا ئەگەر حەفتا ساڵ تەمەنت بێ پانزە ساڵێکی مناڵی دواتریش پانزە ساڵێکی پیری دەیگرێ لە زەل لە هیچ نابەی دەمێنێتەوە ماوەیەکی کەم نیوەی هەر خەوتووی ئا ئەو تۆزەی کە ماوەتەوە کە هەمووی دە ساڵێکت بۆ نامێنێتەوە بە کاکڵەیی سیر دەکەی زۆرێک لە خەڵکی ئەم سەرزەویە نائارامن نابەختەوەرن زۆرن ئەوانەی لەو پێناوەدا کتێب دەنووسن بەرنامە دادەڕێژن سیمینار دەگێڕن باسی بەختەوەری مرۆڤ دەکەن بەڵام هەموو شتێ پێوەرێکی هەیە بەختەوەری و ئاسوودەیی مرۆڤیش ئەبێ بە پێوەرێک بپێورێ پێوەردانەر ئەبێ شارەزای ئەم بوارانە بێ شارەزای ناخ و دڵ و دەروون بێ دەروون ناس بێ قیەم و ئەخلاق و مێژوو شارەزا بێ تەجروبەی ئومەتانی پێشووی لەبەردەستا بێ ئاگاداری بارودۆخ و حاڵ و ئەحواڵی سەردەمی ئێستا بێ کە خەڵک تێدا دەژیا ئەوەی لەمانە شارەزانەوێ و باسی بەختەوەری بکە خۆی بەدبەختە ئەمانەش هەمووی لە قورئاندا هەیە دەروونی مرۆڤەکان جۆری کەسایەتیەکان ئومەتانی ڕابردوو سەبەبی لە ناوچوونیان هۆی بەختەوەریان ئێستا چۆن بژین داهاتومان چۆن دەبێ قیامەتمان چۆن لە پێشە وڵامی قەبر چۆنە ئەمە هەموو لە قورآانەکەی ئێمەدا دەست دەکەوێت کەواتە پێوەردانەر بۆ ئەوەی پێمان بڵێ بەختەوەری مرۆڤ چۆنە خالقمانە کە اللە سبحانه وتعالی ڕۆژنامەیەکم بەرچاوکەوت نووسرابوو لەسەر زمانی یەکێ لە حاکمەکانی پارێزگای سلێمانیەوە ئەڵێ لەم ساڵانەی دواییدا لە چوار پێنج ساڵی ڕابردوودا ئەوەندەی کە ڕێژەی خۆکوشتنی ئینسانەکان بەدەستی خۆیان لە ژنان و لە پیاوان لە کوڕان و لە کچان تۆمار دەکرێت لە لامان کەمتر لەوە کوشتنی کەسێک بە دەستێکی کەسێکی تر تۆمار دەکرێ واتە جاران کوشتنی خەڵک بە دەستی خەڵک زۆر بوو بەدەگمەن دەبیسرا کەسێ خۆی بکوژە دەیانگول لە وڵاتە ئەجنەبیەکان وایە ئێستا لە وڵاتی مسلمانانە و لە پارێزگاکەی خۆماندا و لە دەوروبەری خۆماندا کوشتنی ئینسانەکان خۆیان بەدەستی خۆیان زیاتری کردووە کل من فی الکون یشکو دهره لیت شعری هذه الدنیا لمن شاعیرێک بە حەق فەرموویەتی هەرچی لەم دەور و زەمانەدا هەرچی لەو ژیانەدایە هەمووی هاوارەتی لەدەست زەمان لەدەست ڕۆژگار کە ئینسان نابێت لەدەست ڕۆژگاریش بێزار بێت چونکە ڕۆژگار وەکو خۆی دێو دەڕوا و خۆی پەروەردگار لەسەر نیزامی خوڵقاندوویەتی ئینسانەکانن خراپن ئەڵێ خۆزگە بمزانیا چێ هەیە لەم دنیادا ئیسراحەت بێ و ئاسوودە بێ هەرچی تۆ دەیبینی بەدەست شتێکەوە مبتەلایە گیرۆدەیە ناڕەحەتە نائاسوودەیە دەچینە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم نوری چاومان شەفیع ڕۆژی مەحشەرمان ئەو کەسەی کە هادیە ئەو کەسەی ئەو ڕێنیشاندەرە ئەو کەسەی کە بەڕێبازی ئەوان نەڕوا گومڕا دەبین ئەو پێغەمبەرە صلی الله علیه وسلم لێی دەپرسین خۆشەویستمان بەچی ئێمە بگەینە بەختەوەری بەچی بگەینە ئاسوودەیی بەچی ئەم چەند ساڵە کەمەی ژیان کە لەبەر دەستمانایە خوا دەزانە کەی کۆتایی پێدێ دەچینە ئەو دی و ژیانی ئەم دنیا و قیامەتمان دەست پێ دەکا ئەی پێغەمبەری خوا صلی الله چی بکەین تا بەختەوەر بین خۆشەویستی خوا ئەم پرسیارە ئاراستەی خوای پەروەردگار دەکا خوای پەروەردگار بە جبریلی ئەمینە لە عەرشی عەزیمەوە بە یەک ئایەت وڵاممان دەداتەوە لەو قورئانە پیرۆزەدا تۆمار کراوە فمن اتبع هداي فلا يضل ولا يشقى خوای پەروەردگار دەفەرمێ هەر کەسێ شوێنی هیدایەتی من کەوێ هەر کەسێ شوێنی هیدایەتی خوا واتە شوێنی ئەو قورئانە بکەوێ کە جنۆکە شاهیدیان بوودا لە پێش ئینسانەکانەوە وتیان ئەم قورئانە هیدایەتی پێیە ئەم قورئانە هادیە ئەم قورئانە ڕێنیشاندەرە لە شەوی تاریکە گڵۆپی ڕووناکەرەوەی و شەقام و جادت بۆ ڕووناک دەکاتەوە بەختەوەرت دەکا خوا دەفەرمی ئەوەی شوێنی ئەم قورئان و ئەم دینەکەوێ دوو شتی بۆ دەبێ فلا یضل ولا یشقا دوو خەڵاتی زۆر گەورەیە یەکەم قەت گومڕا نابێ دووەم بەدبەخت نابێ جا قورئان لێکی جیا کردوونەوە گومڕا ئەو کەسەیە کە ئەوەی لەلایەنی مادیەوە پێی بڵێ لەبەر دەستیایەتی لەبەر دەستیایەتی بە شەهادە بێ زۆر خوێندەوارە بە پلە و پایە بێ دەسەڵاتدارە بە سامان بێ زۆری هەیە بە کەس و کار بێ خەڵک لە دەوری جەمە بەڵام سبحان الله خوا دەفەرمێ گومڕایە ئەو کەسەی شوێنی هیدایەت نەکەوێ هاوکێشەکە ئەوە دەگەیەنێ کە ئەو گومڕایە بەڵام ئەوەی شوێنی هیدایەتی قورئان کەوت لە گومڕایی خوا دەیپارێزێ ئایا چ کەسێک گومڕا نییە شێ لەوە گومڕاترە کە خالقی ئەرز و ئاسمان نەناسێ سبحان اللە خەڵکێک زۆرە لە بەرچاومان خەڵک شانازی پێوە دەکا بە باڵایە دەخوێنێ چەپڵەی بۆ لێ دەدا لەسەری دەنووسێ ڕۆمانی لەسەر پڕ دەکاتەوە شانامەی بە باڵا دەخوێندرێ کەچی بە تەعبیری ئەو قورئانەی کە خوا بۆ ئێمەی ناردۆ وەڵڵاهی گومڕایە نەزان و سەر لێشێواوە بۆ چونکە خالقی خۆی ناناسێ ئەو کەسانی کە خۆیان بە زانستخواز دەناسن کە بڕوایان بە عیلمی ساف هەیە ئەرێ لە عەقڵی مرۆڤدا هەیە مەعیدەیەک کە سی و پێنج ملیۆن ڕژێن گلاندی هەرسکردنی تێدایە ئەو معیدەیە ڕۆژانە خواردنی تێ دەکەین ئەو گەدەی لە ورگماندایە سی و پێنج ملیۆن ڕژێن گلاندی هەرسی تێدایە ئا ئەوە تخوا لە دوای جمعە لە دکتۆرە بەڕێزەکان بپرسم بزان وایان نا سی و پێنج ملیۆن ڕژێندی گلاندی تێدایە سبحان اللە هەموو دوو هەفتە جارێک ئەو ناوپۆشە لەناو دەچێن ناوپۆشێک و پەردەیەکی نوێ دێتەوە شوێنەکەی ئەگەر دوو هەفتە و یەک سعاتی پێ بچێ معیدە خۆی خۆی دەخواتەوە سبحان اللە گۆشتە گۆشت هەرز دەکا یەکسە خۆی ناوسکت دەتوێتەوە چەندین خەڵک هەیە معیدەی نەماوە تووشی ئەو نەخۆشیە بووە خواوەکو معجزەیەک نیشانی خەڵکیەدا هەموو دوو هەفتەیەک بەبێ ئەوەی تۆ عملیاتێک بکەی دەرزی و دەرمانێک پارەی عیادەیەک بدەی هەتا ئەو ڕۆژەی دەمری خۆ ئەو معیدەیە دوو هەفتە جارێک بۆ نوێ دەکاتەوە بۆی ئەو سی و پێنج ملیۆن گلاندە ڕژێنەی هەرسکردن لە معیدە تا لەناو نەچێ معیدە خۆی خۆی نەخواتەوە بڕوا دەکەی دکتۆر محەممەد ڕاتب نابلسی لە کتێبی ئایات الله فی الئینساندا دەفەرمێ هەموو دووشەمە و پێنجشەممەیەک سیستمی گورچیلەی ناو ئەو لاشەی خۆت بۆ خۆی خۆی دەشوە ئەوەی نەخۆشی گورچیلەی هەبێ ئەزانێ گورچیلە شتن چ ئازارێکی بە شیدەتی هەیە سەرەڕای ئەو هەموو ناڕەحەتی و چپارەیەکی لێ سەرف دەکرێ هەموو پێنجشەممە و دووشەممەیەک ئەو گورچیلانەی تۆ بە ئەمری ئەو خالیقە خۆیان دەشۆن خۆیان پا دەکەنەوە بۆیە لە سنەتی پێغەمبەر صلی الله علیه و سلم ئینسان ئەگەر توانادار بێ و بۆی بگونجێ دووشەممە و پێنجشەممان بە ڕۆژوو بێ چونکە لە کاتی بە ڕۆژووبووندا گورچیلەکان چالاکانەتر خۆیان پا دەکەنەوە مەسکەکانیان دەپاڵێون تۆڕی چاوز سەوسی و پێنج ملیۆن خانەی تێدایە کە بەرپرسن لە وەرگرتنی وێنەکە مەسافەی دووری وێنەکە، ڕەنگی وێنەکە، جوانی وێنەکە، ناشیرنی وێنەکە، چاوی لەسەر لابەی سەیری لەحیمەک دەکەی یەکسەر خانەکە بە مێشکەوە ڕەم بکە دەڵێ ئەو لەحیمە ئازاری بۆ چاو هەیە لای بە، ئەو دیمەن و ئاو و سەوزای و گوڵە جوانە بۆ چاو شیرینە و سەیری کە. ئەمە هەمووی لەناو تقریبا نیو ملیمی چاوا جێگای بۆتەوە بە سەد و سی و پێنج ملیۆن دەمارەخانە بەسراوە بە مێشکەوە توخوا کەسێک بڵێ ئەمە هەر لە خۆیەوە دروست بووە ئەڵڵا خالیقی ئەو ئینسانە پێی نەبەخشیوی توخوا لەو ئینسانە گومڕاتر هەیە توخوا نەخوێندەوارتر هەیە توخوا نەزانتر هەیە خەڵچینە ئەگە خۆی بە هەر چێک دەزانێ ئەوەی بڕوای بە عیلم هەیە ئەرێ ئەمە لە عەقڵی ئینسانایە لە خۆوە دروست بوو بێ لە لاشەی تۆدا ئەگەر ئینسانێک بڕوای بە شافی ئەڵڵا نەبێ کە خوا شافیە ئایا گومڕا نییە وا بزانێ عیلاج دەرزی و دەرمان ئەمانە بەسن بۆ ئەوەیکە ئینسان شیفای نەخۆشیەکی بۆ بێ پیاوێک لە وڵاتی پاکستان مانگێک و بیست شەو لەمەوبەر لە ڕاگەیاندنەکانەوە باس کرا تووشی نەخۆشیەک بووە لایەکی لاشەی پێستەکەی لێ دەبێتەوە لایەکی عیبی نییە دەوڵەمەندیشە نەوەکانی و خزمەکانی و دەوروبەری چی بۆیان کراوە لە وڵاتی خۆیان و لە دەرەوە بۆیان کردووە بە مەویسیەتەوە بە ماڵەکەی خۆی لە کێڵگەیەکا ژیان بەسەر دەبا مناڵەکانی مارێک دەکوژن سبحان الله کاتی ئەوم بەرچاوکەوە ڕۆشنبیری و علم و زانستی پێشینانی ئەم کوردەواریم هاتەوە بەرچاو لە کوردەواری ئێمەدا ئەگەر مارێکیان کوشتادان و دەبێ بیخەیە چاڵەوە نابێ لەوێ فڕێدەی زۆری خەڵک دەیانگوت ژەنگە سوورە و ئەو حەشەراتانە زەهرەکەی دەخۆن بۆیە خراپە بەڵام سبحان الله بۆیە خراپ نییە ئەو بیشی خوا زەرەری نییە زەهری ژەنگە سوورە لەگەڵ مارا جیاوازە ناشی خۆ حکمەتەکە لەوەدا بووە بەو نورەی لەناو دڵیاندا بووە زانیویانە زانست دەڵێ مار دوای نیو سعات لەوەی سەریشی پەڕێنی هەر پێوە دەدا توانای پێوەدانی هەیە سەری مارەکە لێ دەکەنەوە بەشێکی بچووک بە سەرێەوە دەمێنێ کابرای نەخۆش بێتاقەت دەسوڕێتەوە ئەو مارە گەورە لاشە لەوێ کەوتەوە سەریان پەڕاندووە دەستی بۆ دەبا ئاوا بەرزی کاتەوە بزانێت دەمی چەند دانی تێدایە مار هەڵدەگەڕێتەوە بە پەنجەیدا دەنووسێ بیست دەقە زیاترە سەریان لێ کردوێتەوە عیلم دەڵێ دوای نیو سعات هەر پێوە دەدا سبحان الله لەگەڵ پێوەدانا خوا شیفا بۆم پێوە دەنێرێ و نەخۆشەکەی چارەسەر دەبێ ئەمە دەلیل نییە لەسەر ئەوەی کە خالقێک هەیە لەم کەونەدا بیسەلمێنە شیفا بەس بەدەستی منە ئایا کەسی ئەو شافێ نەناسێ ئەو خالیقە نەناسێ ئەو ڕۆزی دەرە نەناسێ ئەو گومڕانیە ئەی چێ گومڕانیە ئەوەی کە ئەو خالیقە دەناسێ بەهۆی ئەو قڕانەوە دەیناسێ فلا يضل گومڕا نابی ئەگەر نەخوێندەوار بی زانای ئەگەر هەژار بی دەوڵەمەندی چونکە قیامەتت هەیە ئەگەر کەست نەبێ کەسداری چونکە ئەڵڵا لە پشتە چونکە فریشتەکانی خوا لەگەڵن دڵتەنگ مەبە خاڵی دووەم وەلا یەشقا بەدبەخت دەبێ بەدبەختیش بە تەعبیری زانایان ئەوەیە شتی زۆرە بەڵام لەزەتی لێ ناکا وەکو خەڵکی ئەم سەردەمە تا برسی بوو خەڵک مرتاحتر بوو لەوەی کە ئێستا لە ئەنواع خواردن لەبەر دەستیایەتی و لەشی پێ ئارام نییە دەی خوا و دڵی لەوێ نییە تخوا چەند جارمان والێ هاتو خەڵک لەسەر سفرە تێرت خواردووە کەچی دڵ لە شوێنێشکێ باوەڕ کە نازانی چت خواردووە وەڵڵەهی لەزەتت لێ نەکردووە لەزەتی ئەو هەموو خۆراکی لەسەر سفرە ڕازاوەکانی ئەم سەردەمەیە بەقەدەر کولێرە جۆیەک و قاپێ دۆی ترشاوی کابرایەکی سەپانی ئەو دەشتە لەزەتی لێ نەکردووە جەنابتان خۆتان شاید حاڵن ئەوە حەقیقەتێکە ئەوە حەقیقەتێکە کە بەدبەختیە ڕووی لەم خەڵکە کردووە لەم ئینسانیەتە کردووە کە پشتی لە پەیام و هیدایەتی خوای پەروەردگار کردووە هەر هەوڵ دەدەی تەواو نابێ هەر لەسەر یەکی دادنەی خۆت پێ فەقیرە هەر باڵا دەڕوانی و سەیری خوار خۆت ناکەی ئەمە بەدبەختیە دڵەڕاوکێیەتی چەند کچمان هەیە حەفتانە پەیوەندیمان پێوە دەکا شووی بە کوڕێک کردووە مؤدب محترم ڕۆشنبیر بێ عیب بە دڵی خۆی بەبێ ئەوەی باوکرد باوک سالیاریەکە نەماوە بابە باوکەر تەداخلی تێدا نەکردووە باوک و دایک هەر نەیانزانیەوە کە شووی پێکردووە هەر وەختی مارەکردن پرسیان پێکراوە نەیگواستۆتە وەڵا مامەسە هەر لە خۆ قەلەقم دڵم ئەو کوڕە ناحب بێنێ چەند ئافرەت ئەوە تەڵاق دەدرێتەوە وەڵی ئێستا ئێمە لە ژمارەکردن دەترسین زۆر زۆر لێی دڵنیا نەبین ناچین چونکە هەر مانجێک دوایەوە دێتەوە تخوا بۆم تەڵاق نادەیەوە ئەوەی کە لێت مارە کردو بۆ کاکە بۆ خوشکم وەڵاهی دڵەڕاوکێم هەیە بێزارم ئەو نەخۆشیە دەرونیانەی لەم سەردەمەدا هەیە پێشتر خەڵک هەر نەشی بیستبوو نەخۆشی دەرونی چییە هەر نەخۆشی لاشەیی هەبوو جا هۆکارەکانی بەختەوەری و نیشانەکانی بەختەوەری لە چەند خاڵێکی کورتە عەرزی جەنابتان دەکەم یەکەم دنیا بەکەم گرتن ئەوەی کە ئینسان بەختەوەر دەکات نەک دنیا نەوێ دنیا نەویستی لە ئیسلامدا نییە دنیا بەکەم گرتن پیاوێک لە پێغمبەری پرسی صلی الله علیه وسلم لە حدیثەکە لە بخاری مسلم هاتو ابي سعید خدری ڕیوا دەیگێڕێتەوە پیاوەکە وتی ئەی الناس ئەفضل یا رسول الله صلی الله علیه وسلم خۆشەویستی خوا ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم چ ئینسانێک چ کەسێک لە هەموو کەس باشترە فەرمووی مؤمن یجاهد بنفسه وماله في سبيل الله کەسێک بە نفسی بە لاشەی بە ژیانی بە کاتی و بە ماڵ و سەروەت و سامانی فی سەبیل الله خالیسەن لەبەر خاتی خوا تێبکۆشێ بەڵام ئاگات لێبێ فی سەبیل الله بۆ ئەم و ئەو و پۆست و پلە و پایە و وەزارەت و حکومەت و پەرلەمان و معاش و تڕوتەشقەڵە نەبێ فی سەبیلی لا خالیس لەبەر خاتی خوا ئەم ژیانەی خۆت ئەم کاتەی خۆت ئەو تەمەنەی خۆت ئەو خوێنەی خۆت ئەو ماڵەی خۆت بە قوربانی ئەم دینی خوایەکەی بەس لەبەر خاتی خوا هیچ مەبەست و مەرامێکی کەن نەبێت ئەو کەسە لە هەموو کەس چاکترە خەریکی ئەوەیە عیبادەتی خوای خۆی دەکا و خەڵک لە شەڕی بە دوورە نە زەرەدی بۆ کەس هەیە نە زمانی بە ناڕەحەتی کەس دەگەڕێ نە فیتنە و فەساد دەکا خوای خۆی بە حەق دەپەرستێ و لە حەدیسەکەی ئیمامی مسلمە دواتر لە فەرموودەی شترا هاتو دەفەرمێ پارچە مەڕێکی هەیە خۆی بە سێچوان مەڕ و بزن و مانگاوە خافڵاندووە پارچە زرعاتێکی هەیە بەردی لێپا دەکاتەوە ئاوی بۆ دێنێ و زرعات دەکات تخوا خەڵکینە ئەمڕۆ ئەو کەسە بەختەوە نییە ئەگەر بۆت بگونجێ بەڕاستی لە فیتنە ئەمینە حتا لە قەڵەباڵغی زۆرترا بی لە فیتنە و لە فەساد و لە بێدینی نزیکتری فەرمووی ئەو کەسەش زۆر چاکە واتە دنیا تەریک نییە خێری بۆ کۆمەڵگا هەیە ئاژەڵ دەلەوەڕێنێ بەرهەم بە کۆمەڵگا پێشکەش دەکات ماستەکەی دۆیەکەی بەرهەمەکەی کشتوکاڵەکەی زرعاتەکەی هەم خۆی ئەمینە هەم کۆمەڵگا لە دەستی ئیسفادە دەکات دنیا بە کەمگرتن دنیا هەموو ئامانجێکن نەبێت دووەم حەزت لە ئیسلامەتی بێ و لێی تێر نەبی چەند پارەداری بەخیل حەزی لە پارەیە ئەوەندە حەزت لەم دینی ئیسلامە بێ فێر ببی وەڵاهی پیاوی وامان هەیە خوشکی وامان هەیە الحەمدللە ئاوایە ئەوەندەی حەزی بە فێربوونی ئەم دینەیە پارەدار ئەوەندە حەزی بە پارە نییە سێم خۆ پارێزی لە هەر شتێک کە پەیوەندی بە تۆوە نیە من حسنی الئیسلام المەڕئی پرس بە دڵت بکە دڵت پێت دەڵێ حەڵاڵ ئەو کە شتەیە کە دڵت پێی ئاسوودەیە و ویژدانت پێی ئارامە خراپە و تاوان ئەوەیە کە لە ناخ و سینەتا هەز بە نائارامی دەکەی و حەز ناکەی خەڵک پێی بزانێ ئیستەفتی قەلبەک پرس بە دڵت بکە ئەگەر ئەو دڵە زیندوت مابوو نیشانەی بەختەوەریتە حەزل لە ڕەفاقەتی چاکان بێ اتقوا الله وكونوا مع الصادقين تقوای خوا بە ڕەفیقی چاک پێکرێ بە ئەهلی مزگەوت و نوێژ و ئەمانە تەکەبورت نەبێ سەخی تەبیعەت بە بە بەزەیی بە سوودت بۆ مسڵمانان هەبێ مردنت لە یاد بێ کەفا بالمەوتی واعظا باشترین ئامۆژگاری کەر باشترین خوتبە و جمعە و جەماعەت مردنە کە لە یادت بێ کە ڕۆژێ ئەم دنیا بەجێ دێڵی نیشانەی بەدبەختیش بە پێچەوانەوە هەموو دنیا هەموو غەم و هەمت بەس ئەم دنیاە بێ پەنا بەخوا وابزانی قەت بەجێی ناهێڵی وابزانی مردنێک لە گۆڕێنیە وابزانی حەڵاڵ و حەرامێک نییە پەنا بەخوای پەروەردگار ئەوە نیشانی بەدبەختیە تەکەبور و خۆبەزلزانین بێبەزەیی بوون ڕقبوون لە ئیسلام و مسلمانان بەخیلی چاوچنۆکی جا چی وا لە مرۆڤ دەکا حەزی لە چاکە بێ و ڕقی لە خراپە بێ بۆ کەسی وا هەیە حەزی لە خراپە بێ ئەرە والله ئەرە وەڵڵاهی بینیومە لە کتێبەکاندا لەوانەی سەرکردەی سیاسین لەوانەی سەرکردەی سەربازی بوون نووسراوە هیوا هەبوو وتوێتی حەزم بە بینینی لاشەی کوژراو کردووە لە کاتی ڕوعدەرچووندا گەلە قەفرتەی ببینم ئەرە وەڵڵاهی ئاوام بە چاوی خۆم خوێندۆتەوە لە ژیانی سەرکردەی سیاسی و حیزبیدا وتوێتی بەوە دڵم ئیسراحەت بووە کە مردووم بینیوە لە کاتی ڕوعدەرچوونا چۆن لە قەفرتێ لە کاکە کوشتومە خەڵکی واش هەیە کاکە تۆش مێرولەیەک پێن پان دەکەیەوە لە خوا بزیادە لە فەزلی ئەم دین و جمعە و جەماعەتەیە دڵت هەفتەیەک ئیسراحە ناکە برادری وامان هەبوو ئا ئەو گەنجە ڕێک و پێکانە سارەی پێ بۆ وەڵڵاهی لە پشیلەی داوە وتێتی مامۆستا زۆر دڵ نائارامم نازام کەفارەتی چییە نازم چ خێر و خێراتێ بکەم بەڵکو خوا غەزەبم لێ نەگرێ لە پشیلەیەک بە عەمدیش نەبووە ئەویش خوێنی ئینسانێک دەڕێژێ کەچی ئەمجا پێی ئارامە چی لەم ئینسانە ئەووا لێ دەکە ئەم ئیسلامەتیەیە ئەوە ئیسلامەتیەیە کە خەڵکێک هەیە ڕقی لەم دینەیە کە نایە منهەجی حەیات بێ چونکە دەڵێ هەر مەسئولێک خیانەت لە میللەتەکەی بکا خوا حرم الله عليه الجنە بەهەشتی لەسەر حەرام دەکا ڕقی لە ئیسلامە چونکە دزە ئیسلامیش دەفەرمێت دز دەبێت دەستی بڕێ بە مەرجە شەریعەکانی ڕقی لە ئیسلامە چونکە مەجالی دایان پیسەکەی ئەو نادا بۆیە ڵە ئیسلام بە کەڵک نایە لە ئیسلامی ئێمەدا پێش ئەوەی کە زینا ڕووبدا شەرع دەفەرمێ لە حەدیثە النظرة سهم مسموم من سهام إبليس نظر تەماشاکردنی کوڕ و کچێک ژن و پیاوێکی نامەحرەم لە خەلوەدا بۆ یەکتر ئەوە تیرێکی ژەهراوی شەیتانە دڵی ئینسانەکە دەدا وەڵاهی خەڵک هەیە لەم سنوورانەدا خاوەنی دوو مناڵی چاوگەشە سایاق بووە مامۆستای مەکتەبی کچوو ئەمانەی هێناوە بە تەنیا لەگەڵی ماوەتەوە بە چاوێکی ئەم و بەتی لە چاوێکی ئەو عاشقی بۆ ژنەکەی و دوو مناڵەکەی دەرکردۆ ژنەکەی تەڵاق داوە ئەوەی کابرای بێدینیش لەسەر تەلەفیزۆن بۆ ئێمە دەڵێ حەرامکردنی نەزەر و تەماشاکردنی ژن و پیاو بۆیە کوشتنی ئازادی ئازادی شەخصیە برای بەڕێزم کوشتنی ئازادی شەخصی باشترە لە کوشتنی خێزانێک و دوو مناڵی ساوە وایان نا لە ئیسلامی ئێمەدایە خەڵکێک تانەی لێدەدا ژن خوشک دەڵێ بۆ دەبێت دەستنوێژی لێ بشکێ بۆ حەرامەتە و قەی لەگەڵا بکەی ئاخر گورگ ئاسای وا هەیە لەم کۆمەڵگایەدا لە کاتی ئەم نەورۆزەی کە ڕابرد شاهد حاڵ هەیە ئافرەت بۆ ئێمەی ژێراوەتەوە پیاوەکە لەگەڵ ماڵی خەزوری چووە بۆ سەیران قەسەم بەخوا ڕەمبێک ئافرەتەکە گەلە جمعە بێ جوێ لەبێ وە شاهد حاڵ و ئێمە ئامۆژگاریمان کردو فیتنەی لێ پەیدا نەبێ گورگ ئاسا لەگەڵ ماڵی خەزوریا چووە بۆ سەیران و ئاهەنگ و ئەو مێرگەپان و ئەوانە هاتۆتەوە بەژنەکەی وتوێتی بەخوا خوشکەکە جوانە شای لەگەڵا کردووە وتوێتی دەی کەسێکی بۆ بدۆزەوە وتوێتی وەڵا کەسی بۆ نادۆزمەوە ئەگە باوکت قبولی کا تۆ تەڵاق دەم دەڵن مەلاکان لێت مارە ناکرێ بە تەمام خوشکەکەت بێنم ئەرە وەڵڵاهی شای لەگەڵا کردووە کابراش ئەگەر لە جمعەیە ببیستێ بڵێ ژن خوشک تەوقە لەگەڵ یا حەرامە و لە شایدا نابێت شان بە شانی هەڵپەڕێ ڕەمبێ بڵێ پیا ئیسلام دڵپیسی لە دڵی پیاوانە دروست دەکا کاکە گورجی ئاوا هەیە گوت جیاوا هەیە خاوەنی سێ مناڵ حەز لە ژن خوشکەکەی دەکا ئەمە ئیسلام دەیەوێت دەمی ئەو گورگانە بەستێ بۆیە کابرا ڕقی لە ئیسلامە بۆیە ناوی ئیسلام دەستوری حیات بێ بۆیە بە ئازادی شخصی پێشێکردن ناوی دەبا جابا بگەڕینەوە بۆ ئەو ئیسلامەتی ئەگە دەمانەوێ بەختەوەر بین واللهی بەختەوەری خۆمان خێزانەکانمان منداڵەکانمان ئەم وڵاتەمان ئەو حکومەت و دەسەڵات و دام و دەستگای کە ئێستا خوا فەزلی کردو لەم کوردستانەدا هەیە بە پابەندبوونە بەو شەرع و قانونەوە کە خوا لەو قورئانەدا بۆی ناردوین ئومێدەوارم بەرەو مانجی ڕەمەزان دەڕۆین زیاتر ڕوتان بە مزگەوتەوە پابەند کەن زیاتر خۆتان و ماڵ و منداڵتان ڕوو لەم ماڵ و ئەم پەیامی ئیسلامەکەی انشاء الله هەوڵ بدەن و کەسانی کە لەم دینە دوورن بەرەو مانجی پڕبەرەکەتی ڕەمەزان دەڕۆین انشاء الله هەر یەکی هەوڵ بدا بە دوو کەس کەسێکی خراپ ڕێگا نیشاندین بۆ ئەم ئیسلامەتیە کۆمەڵگاکەمان ئیشەڵا لە خەڵکی خراپەکار پاک دەبێتەوە یا ڕەبی خوا داوا لێ دەکەم لەم کۆتایی خوتبەدا لەم شوێنە مبارەکەدا خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتی گەنج و لاوەکانمان زیاتر بدەی ئەوانەمان چاکی خوا چاکترمان کەی ئەوانەمان لار و لەوێرین لەم کۆمەڵگای مسلمانی کوردەواری و خەڵکانی مسلماندا خوا هیدایەتی هەموو لایەک بدەی خوایە هەموو لایەکمان عاقبەت خێر کەی لەم ڕۆژە مبارەکەدا بە دەستی دەستنوێژەوە بەرەو قیبلەی تۆ دانیشتوونە و خەڵکە موسڵمانە و لێت دەپاڕێنەوە یا ڕەبی شیفای نەخۆشەکان بدەی یا ڕەبی دڵ بە خەمەکان دڵخۆش کەی نەخۆشیە دەروونیەکان ئاسوودە بکەی ئەوەی گرفتی خێزانی هەیە یا ڕەبی خوا ڕەحمی پێ بکەی خوا خێزانەکان لێک هەڵنەوەشێن یا ڕەبی خوا داوا لێ دەکەم لەم ڕۆژە مبارەکەدا لەم کاتە پیرۆزەدا ئەوەی قەرزارە دەرگای ڕزق ڕۆزی لێ بکەیەوە ئەوەی گرفتارە ئەوەی کەوا گیرۆدەیە خوای ڕزگاری کەی ئەوەی ئەولادی ساڵحی هەیە تەمەن درێژی کەی ئەوەی ئەولادی خراپە خوایە بۆی ساڵح کەی ئەوەی نیەتی ئەولادی ساڵحی پێ ببەخشی خوا ڕەحم بە هەموو لایەکمان کەی عاقبەتمان خێر کەی ئامین ئامین والحمد لله رب العالمین